بەشی هەشتەم ئا لەو کاتەدا گوێی لە دەنگێک بوو بە پێچەوانەی ئەوەی تۆ گومان دەکەیت تۆ لە هەموو ژیاندا لەگەڵ مندا بوویت ڕووت بووم پۆشتەش پۆشتەت کردوومە برسی بووم تێرت کردم دیل بووم هاتیتە دیدەنیم من لە گیانی هەموو ئەو بێچارانەدا بووم کە لە ڕێگەدا بینیتن لەبەر ئەم هەموو دیاریە ئەویندارانەیە سوپاسگوزارم. لە چیرۆکێکی خەیاڵی زانستیدا باس لە کۆمەڵگەیەک کراوە کە نزیکەی هەموو ئەندامەکانی لە کاتی لەدایکبوونیانەوە پسپۆڕیەکی تایبەتیان هەیە، فێرخواز، ئەندازیار، فیتەر، تەنیا ژماریەکی کەم نەبێت کە بێ لێهاتوویەکی تایبەتی لەدایک دەبن، ئەم ژمارە کەمە نەرێندرێن بۆ شێتخانە، لەبەر ئەوەی تەنها مرۆڤە تەممەڵ و گەلۆرەکان ناتوانن لە کاروبارەکانی کۆمەڵگەدا بەشداری بکەن. یەکێ لە شێتەکان یاخی دەبێت. شێتخانەکە کتێبخانەیەکی هەیە. شێتەکە هەوڵ دەدات لەوێ هەرچی بۆ فێربوون لە بارەی زانست و هونەرەوە هەیە فێری بێت کاتێک کە پێی وایە بە ئەندازەی پێویست فێر بووە بڕیاری هەڵاتن دەدات بەڵام دەستگیر دەکرێت و دەنێنرێت بۆ سەنتەری توێژینەوە لە دەرەوەی شار یەکێ لە بەرپرسانی سەنتەرەکە دەڵێت بەخێرهاتی ئێمە ئافەرینی ئەوانە دەکەین کە خۆیان ڕێگەی خۆیان هەڵبژاردووە لە ئێستا بەدواوە دەتوانیت هەر کارێ حەزت لێیەتی ئەنجامی بدەیت لەبەر ئەوەی بەهۆی بەرەکەتی کەسانی وەک تۆوەیە کە جیهان دەتوانێت پێش بکەوێت. بازرگانێک لە پێش گەشتێکی دوور و درێژدا خواحافیزی لە هاوسەرەکەی دەکرد ژنە گوتی تا ئێستا دیارەکت بۆ نەهێناوم نرخی خۆممی هەبێت. کابرا گوتی، ئەی ئافرەتی پێنەزان، هەرچیم بۆ هێناویت بە نرخی ساڵەهای ساڵ کار و هەوڵدانم بووە، دەتوانم چ شتێکی ترت بدەمێ؟ ژنە گوتی، شتێک کە هێندەی من جوان بێت. دوو ساڵی تەواو ژنە چاوەڕوانی دیارییەکەی بوو، سەرئەنجام مێردەکەی گەڕایەوە. کابرا گوتی، توانیم ئەو شتە پەیدا بکەم کە هێندەی تۆ جوان بێت، من بۆ سپریلەی تۆ زۆر گریام، بەڵام سەرەنجام بڕیارم دا ئەوەی تۆ داوات کردووە ئەنجامی بدەم. لە تەواوی ئەم ماوەیەدا پێم باش بوو شتێک پێم وابوو شتێک نییە هێندەی تۆ جوان بێت، بەڵام شتێکم دۆزیەوە. ئەوێنەیەکی دا بە هاوسەرەکەی. فەیلەسوفی ئەڵمانی ڤی نیچە گوتوویە، کات سەرفکردن بۆ باس و خواس دەربارەی هەر شتێ کارێکی بێ نرخە. ئەوە بەشێکە لە سرووشتی مرۆڤ کە بەردەوام سەهوو بکات. پیر دەڵێت، خەڵکێک هەن لەسەر ئەو خاڵە پێداگرن کە لە هەموو مەسەلەیەکدا تەنانەت لە وردەکاریەکانیشدا ئەوان لەسەر حەقن. ئەوانە زۆربەی جار رێگە بە خۆیان نادەن هەڵە بکەن. تەنها شتێ کە ئەمانە بەم جۆرە کردارەیان بە دەستی دەهێنن ترسانە لە بەرەو پێشەوە چوون. ترس لە هەڵەکردن دەرگایەکە ئێمە لە قەلای میانحاڵیدا زیندانی دەکات ئەگەر توانای سەرکەوتن بەسەر ئەو ترسەمان هەبێت هەنگاوێکی گرنگمان لە ڕێگەی ئازادی داناوە کەسێک کە تازە باوەڕی هێنابوو لە پەرستگای سیتا لە باوکی گەورەی سینترۆسی پرسی ئەو کارانی کە دەبێت بۆ شادومانبوونی خودا بیان کەم چین باوکە وەڵامی دایەوە ئیبڕاهیم پێشوازی لە غەریبان کرد و خودا شادمان بوو. ئەلیاسیش غەریبانی خۆش نەدەویست خودا کامەران بوو. داود بەو شتەی کە ئەنجامی دا مەغرور بوو، خودا شادمان بوو. کە بە دەستێکی ڕۆمی لە بەرامبەر میحرابدا لەو کارەی کردبوو خەجاڵەت بوو، کەچی خواوەند کامەران بوو. یەحیای تەعمیددەر چوو بۆ بیابان و خودا شادومان بوو، یونس چوو بۆ شاری گەورەی نەینەوا و خودا شادمان بوو. لە ڕۆحت بپرسە دەوێ دەیەوێت چی بکات؟ کاتێ ڕۆحت لەگەڵ خەونەکانتدا بگونجێت، خواوەند شادمان دەبێت. پیرێکی بودایی لەگەڵ قوتابیەکانیدا بە پێ گەشتی دەکرد لە پڕ هەستی کرد قسە و باسێ لە نێوان قوتابیەکانیدا لە سەر ئەوەی باشترین کەس کێیە سەری هەڵداوە یەکێ گوتی من پانزە ساڵە مەشقی چاودێری دەکەم یەکێکی تر گوتی من لەو کاتەی مالی ماڵی باوکم و دایکم جێهێشتووە لە پەیوەندی بە محتاجانەوە دەست و دڵ سەخی بووم سێهەمیان کوتی، من هەمیشە ملکەچی فەرمانەکانی بودا بووم. کاتێ نیۆرۆ بۆ پشوودان لە ژێر دارسێوێکدا باریان خست، لقەکانی درەختەکە لە ژێر باری ئەو میوانانەی کە پێوەی بوو ئەو میوانەی کە پێوەی بوون وا چامابوونەوە کە لە زەوی دەخشان. پیر گوتی، کاتێک درەختێک بەری زۆرە، لقەکانی بەرەو زەوی شۆڕ دەبنەوە. عەقڵی ڕاستەقینە ئەوەیە بێفیز بێت. کاتێک درەخت هیچ بەری نەهێنێ، لقەکانی لەخۆبایی و سەرکەشن. پیاوی بێ عەقڵ پێی وایە کە لە کەسانی دی باشترێکە. ئەنتۆنیۆ ماخادۆ دەڵێت، هەناسە بە هەناسە، هەنگاو بە هەنگاو. ئەی ڕێ پیشاندەر ڕێیەک نییە. ڕێگە بۆ هاتوچۆ دروست کراوە بە هاتوچۆ ڕێگە دروست دەبێت ئەگەر ئاوڕ بدەیتەوە ئەوەی دەیبینی شوێنپێکانی تۆیە کە ڕۆژێک دووبارە پێەکانت ئەوانەی تێی دەکاتەوە ئەی ڕێ پیشاندەر ڕێیەک نییە ڕێگە بۆ هاتوچۆ دروست کراوە لە دوای شێودا عیسا دوان لە حەوارییەکانی خۆی تۆمەتبارد کرد بە توندی و بە دەربڕینی وەک یەک، هەردووکیان گوناهگەلێکیان کردبوو کە عیسا پێشبینی کردبوو. یەهودای ئەسرخیۆتی هاتەوە هۆش خۆی و خۆی مەحکوم کرد، پەترۆسیش هاتەوە هۆش خۆی، بەڵام لە پاش ئەوەی کە سێ جار نکۆڵی لە تەواوی ئەو شتانە کرد کە بڕوای پێیان هەبوو. بەڵام لە دوایین ساتدا پەترۆس واتای ڕاستەقینەی پەیامەکەی عیسا تێگەیشت. داوای بەخشینی کرد و بە خۆبەکەمگرتنەوە درێژەی پێدا. ئەو دەیتوانی دەروونکوژی هەڵبژێرێت، بەڵام بە پێچاوانەوە ڕوویکردە حەوارییەکانی تر و گوتی، زۆر باشە، با تا ئەو کاتەی ڕەگەزی مرۆڤ هەیە، باس لە گوناهەکەی من بکەن، بەڵام ڕێگە بدەن تاوانەکەم قەرەبوو بکەمەوە. پەترۆس دەیزانی کە ئەوین لە گوناه خۆش نابێ، بەڵام یەهودا پێی بە هیچ نەبرد. نووسەرێکی بەناوبانگ لەگەڵ هاوڕێیەکیدا لەسەر جادە پیاسەیان دەکرد. کاتێ لەپڕ کوێرێکی بینی پەڕیە بەردەم کامیۆنێک، نووسەر لە کەمتر لە چرکەیەکدا خۆی گەیاندە بەردەمی کامیۆنەکە و توانی کوڕە ڕزگار بکات، بەڵام لە پێش ئەوەی کەسی فرسەت بێنێ و بە بۆنەی ئەم کارە قارەمانەیەوە ستایشی بکات، زلەیەکی توندی سوڕاندەوە و پەناگوێی کوێر کوێر ژێ گاڵێکا. نووسەر گوتی، بە ڕواڵەت مەخەڵەتێ کوڕی خۆم، من تەنیا بۆ ئەوە ڕزگارم کردی تا نەتوانیت شان لە ژێر باری ئەو کارەندا خاڵی بکەیتەوە کە لە گەورەییدا دەکەوێتە ئەستۆت. پیت دەڵێت، هەندێک کات لە ئەنجامدانی کاری چاکە دەترسین. کاتێک کارێکی مەزن ئەنجام دەدەین، هەستی گوناهی ئێمە هەوڵ دەدات پێمان بڵێ تەنیا بۆ کاریگەریدانان لەسەر کەسانی دی دەستمان بەم کارە بردووە. دژوارە قبوڵی بکەین کەسێکی باشین. کارە چاکەکانمان بە تانە و بێ گوێنەدان دادەپۆشین، وەک ئەوەی بڵێیت ژیان هاوتای لاوازییە. عیسا سەیری مێزەکەی بەردەمی کرد و قووڵ بە بیرکردنەوەدا ڕۆچوو کە کامە شت دەتوانێت باشترین نیشانەی پەیامەکەی بێت لەسەر زەوی. لەسەر مێزەکە هەناری ناوچەی جەلیل، بەهاراتی بیابانی باشوور، میوە وشکەکانی سووریا و خورمای میسر هەبوو. دەستی درێژ کرد تا یەکێکیان تەبەڕوک بکات. بیری کەوتەوە ئەو پەیامەی هێناوێتی بۆ هەموو مرۆڤەکانە لە هەر کوێیەک هەن، ڕەنگە هەنار و خورما لە هەموو شوێنێ بەرهەم نێن. سەیری چاودێری خۆت کرد و بیرێکی تری بە مێشکدا هات. لە هەنار و خورما و میوەکاندا موعجیزەی ئافراندن بەبێ خۆتێهەڵقورتاندنی مرۆڤ خۆی نمایش دەکات. پاشان نانەکەی هەڵگرت و سوپاسگوزاری کرد. لەتی کرد و دای بە قوتابیەکانی و گوتی، هەمووتان وەری بگرن و بیخۆن، ئەمە جەستەی منە. لەبەر ئەوەی نان لە هەموو شوێنێک هەیە، نان لە بەرابەر خورما و هەنار و میوەکانی سوریادا باشترین نیشانەی ڕێگە بەرەو خودایە. نان میوەی زەوی و ڕەنجی مرۆڤە. شەعوەزبازێک لە ناوەڕاستی بازاڕی مەکەرادا، هەفتەبازاڕ، ڕاوەستا و سێ پرتەقاڵی لە گیرفانی دەرهێنا و دەستی کرد بە یاریپێکردنیان. خەڵکی سەرسام لە ناسکی و خۆشی جووڵەکانی ئەو لە دەوری ئاڵان. پیاوێک کە لە نزیک نووسەرەوە وەستابوو گوتی. ئەمە ئەو شتەیە کە ژیان کەم و زۆر وێی دەچێت ئێمە هەمیشە دوو پرتەقاڵمان بە هەردوو دەستەوەیە و پرتەقاڵێکی تر بە ئاسمانەوەیە بەڵام ئەو پرتەقاڵی بە ئاسمانەوەیە هەموو مەسەلەکە دەگۆڕێت بە لێزانی و دەست دەستوسپیەوە فڕێ دەدرێ بەڵام ڕێگەی خۆی دەبڕێ ئێمەش وەک ئەم دەست و سووکە خەونێک لە جیهاندا بەڕەڵا دەکەین بەڵام هەمیشە دەسەڵات مامە سەریان نییە لە کات و ساتێکی ئاوهادا دەبێت بزانیت چۆن چۆنی خۆت بە خودا بسپێریت و بتەوێت خەونەکەت لە کاتی گونجاودا ڕێگاکەی خۆی بە ڕێیەک ببڕێت و کاتێک کە پێگەیشت دووبارە بگەڕێتەوە بۆ نەو بۆ ناو دەستەکانت یەکێک لە کاریگەرترین ڕاهێنەرەکان بۆ هەڵدان و پێگەیشتنی دەروونی، سەرنجدانە لەو کارانەی کە ئێمە بە شێوەیەکی خۆبەخۆ ئەنجامی دەدەین، وەکوو هەناسەهەڵکێشان، چاوتروکان و تەماشاکردنی دەوروبەر. کاتێک وەهای دەکەین، ڕێگە بە مێشکی خۆمان دەدەین بە ئازادییەکی زیاتر و بەبێ خۆتێهەڵقورتاندنی تکاکانمان کار بکات. هەندێ مەسەلە کەوا واهی دێنە بێشتاو چارەسەر ناکرێن چارەسەر دەبن و هەندێ ئازار کە هەرگیز پێمان وا نەبووە بتوانین بەسەریدا زاڵ بین بەبێ هیچ هەوڵێکی تایبەتی پەرش و پڵاو دەبنەوە پیر دەڵێت لە کاتگەلێکدا کە دەبێت ڕوبەڕووی هەل و مەنجێکی دژوار ببیتەوە لەم فێڵە کەڵک وەربگرە. تەنیا تۆزقاڵێک دیسپلین پێویستە، بەڵام ئاکامەکان دەتوانن سەرسوڕهێنەر بن. پیاوێک لە پێشانگایەکدا گوڵدانی دەفرۆشت. ژنێک نزیک بۆوە و لە شتەکانی ورد بۆوە. هەندێکیان سادە و بێ جوانکاری بوون، بەڵام هەندێکیشیان زۆر ناسک بوون. ژنە نرخی گوڵدانەکانی پرسی کە زانی نرخی هەموویان وەک یەکە سەری سوڕما. ئەو پرسی بۆچی گوڵدانە نەخشدارەکان و گوڵدانە سادەکان یەک نرخیان هەیە؟ بۆچی ئەو گوڵدانانەی کە کات و زەحمەتێکی زیاتریان بردووە هەمان پارەی گوڵدانێکی سادە وەردەگرێ؟ فرۆشیار گوتی من هونەرمەندم نرخی ئەو گوڵدانە وەردەگرم کە دروستم کردووە جوانیی بەخۆڕاییە. نووسەر لە بۆنەیەکدا بە تەنیا دانیشتبوو، لەپڕ دۆستێ لێ نزیک بووەوە و گوتی، دەبێت لەگەڵ تۆدا قسە بکەم. نووسەر لەم چاوپێکەوتنەدا نیشانەیەکی بینی و دەستی کرد بە قسەکردن دەربارەی ئەوەی خۆی بە گرنگ دەزانێ. ئەو لەبارەی بەهرەکانی خواوەندەوە قسەی کرد لە ئەوین و لە هەقیقەتی کە لە گەیشتنە جێی هاوڕێکەی نیشانەیەکی لە فریشتەیەکەوە پێ گەیشتووە لەبەر ئەوەی چەند ساتێ پێشتر بە تەنها بڕەڵڵا کرابوو بەڵام ئێستا هاوڕێکی هاوڕێیەکی هەبوو هاوڕێکەی بەبێ ئەوەی یەک قسە بکات گوێی لە قسەکانی نووسەر گرت و سوپاسی کرد و لێیدا ڕۆیشت نووسەر لە جیاتی خۆشحالی لە پێشتر زۆرتر هەستی بە تەنهایی کرد پاشان بووی دەرکەو لەو حاڵەتی شۆڕ و وشە قەتدا هیچ گرنگیەکی بەو شتە نەداوە کە دۆستەکەی دەیویست لەبارەیەوە قسە بکات سێرێکی خوارەوەی کرد و بینی وشەکانی کەوتونەتە سەرزەوی لەبەر ئەوەی کە جیهان لەو ساتەدا دەیوشتێکی تر ڕووبدات سێ پەری بۆ ڕێوڕەسمی تەعمیددانی شازادەیەک بانگێشت کران، یەکەمین پەری دیاری بەدەستهێنانی ئەشقی بە شازادەدا، دووەمیان ئەوەندەی پارەدایە کە بتوانێ هەر کارێک کە دەوێ بیکات، سێهەمیان سێیەم پەری جوانی پێشکەش بە شازادە کرد، بەڵام وەکو هەموو ئەفسانەیەک پەرییان ژنە جادووگەرێک لە ڕێوە گەیشت ژنە جادووگەر زۆر لەوە توڕە بوو کە بۆ ڕێوڕەسمەکە بانگێشت نەکرابوو، دەستی کرد بە دوعاکردن لە شازادە. دەبینم کە تۆ پێش وەخت هەموو شتێکت هەیە، لەبەر ئەوەی دەمەوێت لەوە زیاترت پێ ببەخشم. تۆ توانای هەر کارێکت دەبێت کە هەوڵ بدەیت ئەنجامی بدەیت. شازادە گەورە بوو پێگەیشت، جوان و ساماندار بوو، ئەوینەکەشی دۆزیەوە. بەڵام هەرگیز نەیتوانی ئەو کارەی پێی دەسپێردرا لەسەر زەوی بە ئەنجامی بگەیەنێ ئەو لە وێنەکێشان پیکەرسازی میوزیک بیرکاری قوڵ بۆ و بەڵام هیچ کاتێ نەیتوانی کارێک تا کۆتاییەکەی ئەنجام بدات چونکە زۆر زوو بیرڕای دەگۆڕی و کەمەندێکیش کاری تر دەبوو پیت دەڵێت هەموو ڕێگاکان بە یەک شوێن کۆتایی دێت بەڵام تۆ ڕێگەی خۆت هەڵبژێرە و تا کۆتاییەکەی بیبڕە، هەوڵ مەدە بە هەموو ڕێگاکاندا بڕۆیت. نووسینی نووسەرێکی ناشی چەرخی هەژدە دەربارەی ڕاهیبێکی ڕووسی دەدوێت کە بەدوای پیرێکی مەعنەویدا گەڕابوو. ڕۆژێ پێیان گوت لە فڵان گوت پارسایەک دەژی، شەو و ڕۆژ خۆی بۆ ڕزگارکردنی ڕۆحی خۆی تەرخان کردووە، ڕاهی و چووە شوێن کابرای پارسا کاتێ پارسای دۆزیەوە پێی گوت دەمەوێت بە درێژایی ڕێگا ڕۆح ڕێنمایم بکەیت پارسا وەڵامی دایەوە گیان ڕێبازی خۆی هەیە و فریشتەکەت ڕێنمایت دەکات بێوەستان بەخواپەرستیەوە سەرقاڵ بە کابرا گوتی نازانم چۆن چۆنی خواپەرستی بکەم تۆ ئەو خواپەرستیان فێر دەکەیت پارسا گوتی ئەگەر نازانیت چۆن چۆنی خواپەرستی بکەیت ئەوا داوا لە خواوەند بکە فێر بکە کابرا وتی تۆ هیچم فێر ناکەیت پارسا گوتی شتێک بۆ فێربوون نییە لەبەر ئەوەی کە ناتوانرێ باوەڕ وەک ماتماتیک دەگوێزرێتەوە بگوزرێتەوە ڕازی باوەڕ قبول بکە جیهان خۆی ئەو ڕازت بۆ ئاشکرا دەکات پیر دەڵێت بنووسە، هەرچیت دەوێت بینووسە، نامە، بیرەوەری ڕۆژانە، یان تەنانەت ئەو یاداشتانەی کە لە وتووێژە تەلەفۆنییەکەوە هەڵیان دەگریت بینووسە، تەنها بنووسە. بە نووسین لە خوا و لە خەڵکی نزیک دەبینەوە. گەر دەتەوێت بگەی بە درکێکی باشتر، لەبارەی پێگەی خۆت لە جیهاندا بنووسە هەوڵبدە حەزت لە نووسین بێت تەنانەت ئەگەر هیچ کەسێ وشەکانیشت نەخوێنێتەوە یان لەوە خراپتر ئەو شتانەی کە نەتدەویست بیخوێندرێنەوە کەسێک بیخوێنێتەوە نووسین یارمەتیمان دەدات سەر و سامان بە بیر و بۆچوونەکانمان بدەین ئەو شتانەی لە چاودەرمانن بە ڕوونیەکی زیاترەوە ببینین پێنووس و کاخەز موعجیزە دەکەن، ئازارەکان سووک دەکەن، بەرگی کردەوە دەکەن بە بەوری خەونەکانماندا و ئومێدە لەدەستچووەکان زیندوو دەکەنەوە. وشە دەسەڵاتی هەیە. ڕاهیبانی بیابان باوەڕیان وابوو کە دەبێت ڕێگا بە دەستی فریشتەکان بدرێت بێننە نێو کارەوە. ئەوان بۆ بەدیهێنانی ئەم باوەڕە دەستیان دەدایە کردنی کارگەرێکی بەڕواڵەت بێهودە، وەکوو قسەکردن لەگەڵ گوڵان و پێکەنین بە بێ هۆ. کیمیاگەران بە دوای نیشانەکانی خودادا دەکەون، ئەو سەرەدەزوانەی بێ بایەخ دێنە بەرچاو، سەرئەنجام مرۆڤ بۆ جێگەیەک ڕێنوێنی دەکەن. پیر دەڵێت، نیگەران مەبە لەوەی کەسانی دی باشیت بزانن، ئەمڕۆ کارێک بکە کە بە هیچ جۆرێ لەگەڵ ئەو لۆژیکەدا ناگونجێ کە فێری بووی، بە جۆرێک ڕەفتار بکە کە پێچەوانەی ئەو کردەوە پێگەیشتووانە بیت کە فێریان کردوویت. ئەم کارە بچووکە بەبێ لەبەرچاوگرتنی بچووکییەکەی دەتوانێت دەرگایەک بەڕووی رووداوێکی گەورە بکاتەوە، مرۆڤ و مەعنەویەت. تازە پیاکەوتوویەک سواری مارسیدیسێکی جوان بوو، لەپڕ یەکێ لە تایەکانی مارسیدیزەکە پەنچەر بوو. کە دەویستی تایی ئوتومبێلەکە بگۆڕێ، سەیری کرد جەکی پێ نییە. بیری کردەوە گرنگ نییە، دەچم بۆ نزیکترین ماڵ و داوا لە خاوەن ماڵەکە دەکەم جەکێکم بە قەرز بداتێ. بە دوای کۆمەکدا کەوتە ڕێ. لە ڕێکە بە خۆی گوت، ئەو کەسەی کە دەمەوێ بە قەرز جەکی لێ وەربگرم، ڕەنگە بە بینینی ئوتومبێلێکی ئاوا و من کە بە دوای یارمەتیدا دەگەڕێ، بکەوێتە بیری ئەوەی دە دۆلارم لێ دابتەکێنێ. ڕەنگە داوای پەنجا دۆلار بکات. ئاخر ئەو دەزانێ کە من بەڕاستی پێویستم بە جەک هەیە ڕەنگیشە لە باردۆخەکە کەڵک خراپ وەربگرێت و سەد دۆلارم لێ بسەنێ هەروا کاریگەری کە ڕێگەی دەبڕی نرخەکە بەرز دەبەوە کاتێک گەیشتە نزیکترین ماڵ و خاوەن ماڵەکە دەرگای کردەوە کابرا هاواری کرد تۆ دزیت جەکی ئەوەندە ناهێنێ جەگەکەت هەڵگرە بۆ خۆت کێ لە ئێمە ئەتوانێ لافی ئەوە لێبدا کە تا ئێستا یەک جاریش بەم شێوازە ڕەفتاری نەکردووە؟ میلتۆن ئەریکسۆن داهێنەر داهێنەری ڕێبازێکی نوێی چارەسەرکردنە کە حاڵی حازر لە وڵاتە یەکگرتووەکاندا هەزاران پێڕەوی هەیە کانتێ دوانزە ساڵان بوو دووچاری ئیفلیجی منداڵان بوو دە مانگ دواتر گوێی لێبوو پزیشکەکە بە دایک و باوکی دەگووت کوڕەکەتان ئەم شەو ناگاتە بەیانی هەروەها گوێی لێبوو دایکی دەگریا لە دڵی خۆیدا بیری کردەوە کێ دەزانێت ڕەنگە ئەگەر من بتوانم ئەم شەو زیندوو بمێنمەوە دایکم ئەوەندا ناڕەحەت نەوێت بڕگاریدا تا بەیانی نەخەوێ کاتێ خۆر هەڵهات، بە هاوارکردنەوە بە دایکی گوت، هێی، من هێشتا زیندووم. خۆشی و شادی لە ماڵەکەدا بە ڕادەیەک زۆر بوو کە بڕیاری دا هەموو ڕۆژێ هەوڵ بدا شەوێکی تریش بە زیندوویی بمێنێتەوە، تا لەم ڕێگایەوە یەک ڕۆژی تریش ئازار و ڕەنجی خێزانەکەی دوا بخات. ئەو لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد دا ئەو کاتەی حەفتا و پێنج ساڵ تەمەنی بوو چاوەکانی لێکنا لە حاڵێکدا لە پاش خۆی ژمارەیەک کتێبی بە نرخی لە بواری توانا سەسورهێنەری مرۆڤ لە سەرکەوتن بەسەر سنووردارییەکانیدا بەجێهێشت پارسایەک بە باوکە گەورەی گوت ئەی پیاوی خودا دڵم لێوان لێوە لە ئەوینی جیهان و بێگەردە لە وەسوەسە شەیتانیەکان هەنگاوی دواتری من چیە؟ باوکە داوای لێکرد لەگەڵیا بچێ بۆ رێوڕەسمی دانپێدانانی پیاوێک کە گیانی دەدا. لە پاش دڵنیاکردنی خێزانەکەی، باوکە سەرنجی دا بۆفیەیک لە گۆشەیەکدا بینی پرسی، ئەو بۆفیە چیە تێیدا؟ برازایەکی کابرای سەرگیانە وەڵامی دایەوە، ئەو جلانەی تیایە کە مامم هەرگیز لەبەری نەکردن. ئەو پێی وابوو کە دەبێت ئەو جلانە لە کات و ساتێکی تایبەت دابپۆشێ، بەڵام ئەوەندە لەبەری نەکردن تا لە بۆفیەکەدا ڕزین. کاتێ ئەویان بەجێ دەهێشت، باوکە پارسا گوت، ئەو بۆفیە لە یاد مەکە، ئەگەر گەنجینەگەلێکی مەعنەوی لە دڵتدا حەشار داوە، ئەوا هەر لە ئێستاوە بیانخەرە کار، ئەگەر نا لەناو دەچن. عارفان دەڵێن کاتێ ڕێگەی مەعنەوی دەگرینە بەر، دەمانەوێت زۆبەی کاتی خۆمان بە قسەکردن لەگەڵ خودادا تێپەڕینین، سەرئەنجام گوێ بۆ ئەو شتانە ڕانادێرین کە ئەو دەبێ بیانڵێت. پیر دەڵێت تۆزێک ئارام بگرە، ئاسان نییە ئێمە پێویستییەکی سروشتیمان بەوە هەیە کارەکان بە دروستی ئەنجام بدەین و پێمان وایە کە بە کارکردنی بەردەوام دەتوانین بەم ئەنجامە بگەین. هەوڵدان کەوتن هەستانەوە و دووبارە هەوڵدانەوە گرنگە، بەڵام با ڕێگا بە خواوەند بدەین یارمەتیمان بدات. با لەنێو هەوڵێکی گەورەدا سەیری خۆمان بکەین و ڕێگە بەو بدەین خۆی ئاشکرا بکات و ئێمە رێنوێنی بکات. وەرن با بە رێگەی رێگە بدەین ماوەیەک لە ئامێزمان بگرێت. کوڕە لاوێک دەیویست رێگەی مەعنەوی ببرێت، بە دوای رۆحیەک رۆحانییەکدا رۆشت کە لە پەرستگای سیتا بوو. باوکە گوتی بۆ ماوەی یەک ساڵ هەر کەسێ خراپ لەگەڵ داجوڵایەوە پارەی بدەرێ. دوانزە مانگی تەواو لاوە هەر کاتێ سوکایەتی پێدەکرا پارەی دەدا لە کۆتایی ساڵدا لاوە بۆ فێربوونی وانەی دواتر هاتە لای باوکە باوکە گوتی بچۆ بۆ شار و هەندێک گۆشتم بۆ بکڕە هەر ئەوەندەی لاوە ئەوی بەجێ هێشت باوکە خۆی بە شێوەی سوڵکەرێک لێ کرد و لەو لاڕێەوە کە شارەزای بوو خۆی گەیاندا دەروازی شار کاتێ لاوەکە گەیشت باوکە دەستی بە سوکایەتی پێکردنی کرد لاوە بە سوڵکەورە درۆینەکەی گوت زۆر چاکە ساڵێکی تەواو ناچار بووم لە بەرامبەر سوکایەتی پێکردنمدا بڕێ پارە بدەم بەو کەسی کە سوکایەتیم پێدەکا بەڵام ئێستا دەتوانم بە خۆراوی بەبێ خەرجکردنی تەنانی یەک پا یەک پاپاسیش سوکایەتیم پێ بکرێ باوکە بە بیستنی ئەم ڕستەیە جلە سواکەکانی لە بەریدا داکەند و گوتی، تۆ بۆ هەنگاوی دواتر ئامادەیت، لەبەر ئەوەی فێربوویت بەڕێو کێشە و گرفتەکاندەوە پێبکەنیت. نووسەر و دوان لە هاوڕێکانی لە شەقامەکانی نیۆرکدا پیاسەیان دەکرد. لەپڕ لەنێو قسە و باسێکی بێبایەخدا دوانەکە دەستیان بە دەمەقاڵێ و سوکایەتیکردن بە یەکتر ماوەیەک دواتر مەسەلەکە هێور بۆوە و لە چێشتخانەیەکدا لە دەوری یەک دانیشتبوون، یەکێ لەو دوانە داوای لێبوردینی لەوی تریان کرد و گوتی، هەستم کرد ئازار گەیاندن بە دۆست و ئاشنایان زۆر سادەیە، ئەگەر تۆ غەریبە بوویتایە، من زۆر زیاتر خۆم کۆنتڕۆڵ دەکرد، بەڵام چۆن تۆ دۆستی من بوویت و منت لە هەر کەسێکی تر باشتر دەناسی و تووڕە و تۆڵسنانە ڕەفتارم دەکرد، ڕەنگە ئەمە سرووشتی مرۆڤێت بەڵام دەبێت لە دژی خەبات بکەین ساتگەلێک هەن زۆر حەز دەکەین یارمەتی کەسێ بدەین بەڵام هیچمان لەدەست نایەت یان ئەوەی هەلومەرجەکە بە جۆرێکە ڕێگە بە پێشنیاری یارمەتی نادات یان کەسەکە لە پەیوەندی هاوبەهاوبەشی و پشتیوانیکردنەوە هیچ قسەیەک قبوڵ ناکات. پیر دەڵێت، ئەوین هەمیشە هەیە، تەنانەت ئەو کاتەشی کە زۆر هەست بە بێهودەیی دەکەین، دەتوانین خۆشەویستی بکەین، بەبێ چاوەڕوانی پاداشت و سوپاس و کردەوەی بەرامبەر. ئەگەر بتوانین بەو شێوەیە ڕەفتار بکەین، لێهاتووی و توانای ئەوین دەست دەکاتە گۆڕینی جیهانی چواردەوری ئێمە، کە ئەم لێهاتووییە دەردەکەوێت هەمیشە دەتوانی کارەکەی بە ئەنجام بگەیەنێت. پازدە ساڵ لەمەو پێش لە قۆناغی ئەو پەڕی ڕەتکردنەوەی باوەڕدا، نووسەر و هاوسەرەکەی ی و یەکێ لە دۆستەکانیان لە ڕۆدۆنجیرۆ بوون. کاتێ بەیەکەوە دەیانخواردەوە، یەکێ لە هاوڕێ کۆنەکانی نووسەر کە لە دەیەی شەست و حەفتادا بەیکەوە دەستیان دابووە سەرشێتییەکی زۆر، هاتە بارەکەوە. نووسەر لێی پرسی کاروبارت چۆنە؟ چی دەکەیت؟ هاوڕێکەی گوتی بوومە تەقەشە. کاتێ لەوێ هاتنە دەرێ، نووسەر ئاماژەی بۆ منداڵێ کرد لە کەناری شۆستەکەدا نووستبوو گوتی، دەبێت عیسا چەند گرنگی بە بارودۆخەکەی دنیا دەدات. قەشە گوتی، هەڵبەتە دەبینم ئەو ئەم منداڵی ڕێک لەبەر دەم تۆدا دانا، تا دڵنیا بێت تۆ دەیبینی و کارێک دەکەیت. دەستەیەک لە زانایانی جوولەکە لە دەوری یەک کۆبوونەوە هەتا کورتترین دەستووری ڕەوشتی بۆ دنیا دابڕێژن. ڕێسای کۆبوونەوەکە وابوو هەر کەسێ بتوانێ لەو ماوەیەدا کە لەسەر یەک پێ ڕاوەستاوە ئەو یاسایانە پێناسە بکات کە دەبێت بەسەر ڕەفتاری مرۆڤ و فەرماڕەوا بێت بە داناترینیان دەناسرێت. یەکێک لەوان گوتی خواوەند تاوانباران سزا بدات. ئەوانی تر باسیان کرد کە ئەمە یاسا نییە بەڵکو هەڕەشەیە، سەرئەنجام ڕستەکەی ئەو قبوڵ نەکرا. ئا لەم ساتەدا حاخام هیلیل هاتە کۆڕەکەوە و لە حاڵدا کە لەسەر یەک پێ وەستابوو گوتی، لەگەڵ کەسدا وا ڕەفتار مەکە کە لە لات پەسەند نییە ئەو وا ڕەفتار لەگەڵ تۆ بکات، ئەمە یاسایە. ئەوانی دی لێکدانەوەی شەرعین. هاخام هێڵ بە هۆشمەندترین کەسی ئەو کۆڕە هەڵبژێدرا. جۆرج بێرناشۆ نووسەری ئینگلیزی ڕۆژێک لە ماڵی هاوڕێیەکی، پەیکەرتاشی جی ئیبشتاین، پارچەبەردێکی گەورەی دی. لەوێ پرسی، دەتەوێت چی لەم بەردە بکەیت؟ ئیبشتاین وەڵامی دایەوە، هێشتا نازانم خەریکم بیری لێ دەکەمەوە شۆ سەرسامانە گوتی یانی تۆ نەخشە بۆ ئیلهامەکانت دەکێشی پێت وا نییە هونەرمەند دەبێت ئازاد بێ تا هەر کاتێک کە ویستی ڕای بگۆڕێت ئیبشتاین گوتی بۆچوونەکەی تۆ کاتێ بە کەڵک دێ کە هەموو ئەو کارەی هونەرمەند پاش ڕاگۆڕین دەبێت ئەنجامی بدات لولکردن و پلیشانەوەی پەڕە کاغەزێکی پێنج گرامی بێت بەڵام کاتێک لەگەڵ چوار تان چوار تەن بەردا ڕووبەڕوویت دەبێت جۆرێکی دی بیر بکەیتەوە پیر دەڵێت هەر یەک لە ئێمە باشترین ڕێگە بۆ ئەنجامدانی کارەکەی خۆی دەزانێ تەنیا ئەو کەسی لەگەڵدا بەرەوڕێت بەرەڕوو دەبێت دەزانێت چ مەسا ئیلی لە پێشە. کاکە جۆن بیری دەکردەوە من دەبێت وەک فریشتەکانم لێبێت ئەوان جگە لە قبول لە قوڵبوونەوە لە شکۆداری خواوەند هیچ کارێکی دی ناکەن هەر ئەو شەوە پەرزگەی سیتای بەرەو بیابان بەجێهێشت هەفتەیەک تێپەڕی و دووبارە گەڕایەوە بۆ پەرسکە برای دەرگاوان گوێی لە دەنگی تەقل و بابی ئەو بوو پرسی کێیە؟ کاکە جۆن وەڵامی دایەوە منم کاکە جۆنم برسیمە. کاکی دەرگاوان گوتی ئەستەمە. کاکە جۆن لە بیابانە و لە حاڵی ئەوەدایە خۆی بکات بە فریشتە؟ ئەو چیدی هەستی برسێتی نییە و ناچار نییە بۆ ژیانی خۆی کار بکات. کاکە جۆن گوتی لە غرورم ببورە فرشتەکان هاوەڵی مرۆڤن ئەمە ئیشی ئەوانە و هەر لەبەر ئەوەشە بیر لە شکۆداری خواوەند دەکەنەوە منیش دەتوانم لە کاتی کاری ڕۆژانەمدا بیر لەو شکۆ گەورەیە بکەمەوە بە وتنی ئەو قسە بێفیزانە کاکی دەرگاوان دەرگای بەڕووی جۆندا کردەوە لە نێو هەموو ئەو ئامێرە وێرانکەرانەی کە مرۆڤ دایهێناون، ترسناکترین و ترسنۆکترین چەکیان وشەیە. بۆکس و چەکە گەرمەکان سەرئەنجام هەندێک خوێن بەجێدەهێڵن، بۆمبەکان ماڵ و شەقامەکان وێران دەکەن، ژەهرەکانیش دەتوانرێ بناسرێنەوە. پیر دەڵێت، وشە دەتوانێت بەبێ جێهێشتنی هیچ سەرەهەودایەک وێران بکات. باوکان و دایکان ساڵەهای ساڵ مناڵەکانیان شەرتی دەکەن. پیاوان بە شێکی خوانەناسانە سەرزەنشت دەکرێن. ژنان بە تەرزێکی بەرنامەڕێژ کراو بە قسەی مێردەکانیان سەرکوت دەکرێن. کەسانێکیش کە خۆیان بە شیکەرەوەی قسەی خودا دەزانن، باوەڕداران لە ئاین دوور دەخەنەوە سەیر بکە بزانە تۆش ئەم چەکە بەکاردێنیت یان کەس ئەم چەکەی لە برامبەر تۆدا بەدەستەوە گرتووە بەر بە بەردەوام بوونی هەردووکیان بگرە چیرۆکێکی کۆن لە بیابان باسی پیاوێک دەکات کە دەیویست مێرگەکەی خۆی جێبهێڵێت و ڕووبکاتە مێرگێکی تر کابرا دەستی کردە بارکردنی وشترەکەی سەرەتا قاڵێسەکانی لەسەر پشتی ئاژەڵەکەی دانا پاشان قاپ و قاچاخ و بۆفی جلەکانی ئاژەڵەکە بەهێوریەوە هەمووی قبول کرد ئالەو کاتەدا کە دەیانویست بجوڵێن کابرا ئەو پەڕەشینە جوانی کەوتەوە بیر کە باوکی پێیدا بوو پەڕەکەی دۆزیەوە و خستی سەر پشتی وشترەکە بەم کارە ئاژەڵەکە هاتە سەر چۆک و گیانی سپارد. کابرا لە دڵی خۆیدا گوتی وشترەکەی من تەنانەت توانای کێشی یەک پەڕیشی نەبوو. جاروبار بەم چەشنە لەبارەی خەڵکی دیەوە بیر دەکەینەوە و بەبێ ئەوەی بیر بکەینەوە کە لەوانەیە گاڵتە بچووکەکەی ئێمە دڵۆپێک بێت جامی خەمەکانی ئەو پڕ بکات. کەسێک بە نووسەری گوت، هەندێک کات خەڵکی وا خوو بەو شتانەوە دەگرن کە فلیمەکاندا دەیانبینن، چیرۆکە ڕاستییەکە لەبیر دەبەنەوە. فلیمی دە فرمانت بیرماوە؟ نووسەر وەڵامی دایەوە، هەڵبەتە موسا چارڵتون هستون گۆچانەکەی بەرز دەکاتەوە و ئاوەکە دوو لەت دەبێ و بەنی ئیسرائیل دەتوانن لە دەریای سوور بپەڕنەوە. کەسەکە گوتی، بەڵام ئنجیلدا بەم شێوەیە نییە. خواوەند فەرمانی بە موسا دەکات بە بەنی ئیسرائیل، یەعقوب، بڵێ، هەنگاو هەڵێنن و تەنیا ئەو کاتی ئەوان بەڕێکەوتن، موسا گۆچانەکەی بەرز کردەوە و ئاوەکان لێک جیابوونەوە. لەبەر ئەوەی تەنیا جورئەتی هەنگاونان نە کە دەبێتە هۆی ئەوەی ڕێگەی خۆیان بدۆزنەوە. ئەم نووسینە پابلۆ کاسزی ڤیلۆنژەنی سۆڵ نووسیوێتی من هەمیشە لە حاڵی ئافراندنی نوێدام هەموو بەیانێک کاتێ سەر لە نوێ دەست پێکردنەوەی ژیانە هەشتا ساڵ لەمەو پێش ڕۆژی خۆم وا دەست پێکرد بەڵام ئەمە بۆ مانایە نییە کە ئەم شێواز و ڕەوتە میکانیکی بێت ئەم کارە بۆ شادمانی من پێویستە. لە خەو هەڵدەستم. دەچمە لای پیانۆکە و دوو پارچە لە مەقتووتەکانی باخ دەژەنم. ئەم پارچانە وەک بلی ماڵەکەم پیرۆز و تەبەڕوک دەکەن. بەڵام ئەم کارە لە هەمان کاتدا ڕێگەیەکە بۆ بەرقەراریی پێوەندییەکی تازە لەگەڵ ڕازی ژیان و موعجیزەی مرۆڤدا. ئەگەرچی من هەشتا ساڵ ئەم شێواز و ڕەوتە دووبارە کردۆتەوە، بەڵام هیچ کاتێ مۆزیقاکە دووبارە نەبوو. بەردەوام شتێکی نوێ، خەونێکی باوەڕپێنەکراوی فێر دەکردم. پیر دەڵێت، لە لایەکەوە دەزانیت گرنگە بە دوای خودادا بگەڕێین، لە لایەکی ترەوە ژیان لە نێوان ئێمە و ئەودا ڕادەوەستێ. هەست دەکەین لە لای خواوەندێتییەوە پشتگوێ خراوین، یان ئەوەی کارە ڕۆژانەییەکان ئێمەیان بە خۆیانەوە سەرقاڵ دەکەن، ئەمە هەستی گوناه لە ئێمەدا پێک دەهێنێ، یان لە پێناوی خودادا ڕادەبەدەر نکۆڵی لە ژیان دەکەین، یان ئەوەی هەست دەکەین لەبەر ژیانی ژیان خۆمان لەبیر چۆتەوە ئەم لێکدژیە ئاشکرایە لە خەون و خەیاڵی زیاتر نییە خودا لە ژیاندایە و ژیانیش لە خودادایە هێندە بەسە کەسێ لەم مەسەلەی ئاگدار بێ تا باشتر بتوانیت پێی بە چارەنووس بەریت ئەگەر بتوانی نفوز بکەینە نێو هاوئاهەنگی پیرۆزی ژیانی ڕۆژانەوە ئەوا هەمیشە لەسەر ڕێگەی ڕاست دەبین و دەتوانین کاری خۆمان بە ئەنجام بگەیەنین. ئەم ڕستەیە هی پابلۆ پیکاسۆیە. خواوەند هونەرمەندە، ئەو زەڕافە و فێل و مێروولەی داهێناوە، ڕاستیەکەی ئەو هەرگیز بە دوای یەک شێوەوە نەبووە ئەو هەرچی دەیویست کردی. پیر دەڵێت، کاتێ ڕێگاکەمان دەست پێ دەکەین ترسێکی گەورە داماندەگرێ، هەست دەکەین لە سەرمانە هەموو کارێک بەڕێکی ئەنجام بدەین، چونکە تەنیا یەک تەمەنمان بۆ ژیان هەیە. ئەوەی کە ستاندارتی هەموو کارێک دەبێت دروست و تەواو بێت تی دانا کێ بوو خواوەند زەرافۆ فیل و مێرولەی خەڵک کرد ئێمە بۆ دەبێت بە دوای ستاندارد دابگەڕین ستاندارد تەنیا بە کەڵکی ئەوە دێت کە پێمان بڵێ کەسانی دی ڕاستیەکانی خۆیان چۆن چۆنی پێناسە دەکەن زۆبەی جار کاری کەسانی ترمان بەدڵە بەڵام زۆر جاریش دەتوانین لەو هەڵانەی کەسانی دی کردویانە خۆمان بە دوور بگرین بەڵام لە پێناوی باش ژیان بەسەربردندا ئێمە تەنیا خۆمان دەزانین چ شێوەیەک بۆ خۆمان هەڵبژێرین چەند پارسایەکی جوولەکە لە کەنیسەیەکدا سەرقاڵی خواپەرستی بوون گوێیان لە دەنگی منداڵێک بوو دەیگوت ئەلف ب پ هەوڵیان دا بیرکردنەوەی خۆیان لەسەر تەوڕات چر بکەنەوە بەڵام دەرگە دەنگەکە بەردەوام دووبارە دەبووەوە ئەلف ب پ مەراسیمەکان ڕاوەستاند و سەیری ئەملاولایان کرد منداڵێک بە هەمان ئاوازەوە پیتەکان دووبارەی دەکردەوە حاخام بە کوڕەکەی گوت بۆچی وا دەکەیت؟ کوڕی ژیگەڵا گوتی، من ئایەتە پیرۆزەکان نازانم، لەبەر ئەوە ئومێدەوار بووم کە ئەگەر پیتەکان بە دەنگی بەرز بخوێنمەوە، ئەوا خودا بۆ دروستکردنی وشەی ڕاست سوود لەو پیتانە وەربگرێت. هاخام گوتی، لەو وانەیەی کە فێرت کردم سوپاسگوزارم و دەبێت منیش وەک چۆن تۆپیتەکان بە خودا سپارد، ئاوا ڕۆژانی ژیانم لەم دنیایەدا بە خودا بسپێرم. پیرس دەڵێت، دەتوانرێت گیانی خواوەند کە لە بوونی هەمووماندا ئامادەیە، بە پەردەی سینەما بجوێنرێت. لەسەر پەردەکە ڕووداو و پێشهاتی جۆراوجۆر ڕوودەدات. خەڵک عاشق دەبن. خەڵک لەیەک جیا دەبنەوە. گەنج و خەزنگەلێکی زۆر دەدۆزینەوە و وڵات سەرزەمینێکی دووریش ئاشکرا دەکرێ. هەر فلیمێ نمایش بکرێت پەردەکە هەمان پەردەیە. ئەگەر فرمێسک و ئەشک دەڕێژیت و خوێن دەڕێژی گرنگ نین، لەبەر ئەوەی هیچ کامیان ناتوانن سپێتی پەردەکە لەکەدار بکەن. هەر وەکوو پەردەی سینەما، خواوەند لە پشت هەموو ڕەنج و شادمانییەکانی مرۆڤەکانەوە هەیە. کاتێ فلیمەکە تەواو دەبێت دەتوانین بیبینین تیرهاوێژێک کە بە ڕاهێنانی دژوارەکان بەناوبانگ بوو بە دارستانێکی نزیکی پرسگەیەکی هیندۆسیدا تێدەپەڕی لە دارستانەکەدا ڕاهیبەکانی بینی سەرقاڵی خواردنەوە و سەماکردن بوون بە دەنگی بەرز گوتی ئەوانەی بەریگەی خودا بەڕێگەی خودادا دەڕۆن چەند بیرکردنەوەیان هەڵەیە باسی دیسپلین دەکەن کەچی کە بە تەنهاش دەبن خۆیان مەست دەکەن پیرترین ڕاهیب پرسی ئەگەر بە تیر و کەوانەکەت سەد دانە تیر یەک بە دوای یەکدا بهاوی کەوانەکەت چی بەسەر دێت کەوان بەدەست گوتی کەوانەکەم دەشکێ ڕاهیب گوتی ئەگەر کەسێ بگاتە لوتکەی تواناییەکانی، ئیرادەی تێک دەشکێ. کەسێ کە ناتوانێت لە نێوان کار و پشوودانیدا هاوسەنگی دامەزرێنێ، حەز و تاسە لە دەست دەدات و بێگومان زۆر دوور ناڕوات. پاشایەک باڵوێزێکی بۆ وڵاتێکی دوور نارد و ئیمزاکردنی پەیماننامەیەکی ئاشتی پێ سپارد. کە دەبوو ببەسترایە. باڵوێز کە دەیویست لە گەشتەکەی سوودێکیش وەربگرێ، هاوڕێکانی خۆی کە ئیش و کارگەلی بازرگانی گرنگیان لەو وڵاتەدا هەبوو ئاگەدار کردەوە. ئەوان داوایان لێ کرد گەشتەکە دوا بخات، جا لەبەر ئەوەی بڕیار بوو پەیمانی ئاشتی ببەسترێت، ڕاسپاردەگەلێکی نوێیان نووسی و سیاسەتە بازرگانییەکانی خۆیان گۆڕی. کاتێ باڵیۆز بۆ گەشتەکەی بەڕێکەوت کات بۆ تەسلیمکردنی پەیماننامەی ئاشتی زۆر درەنگ ببوو جەنگ هەڵگیرسا و نەخشەکانی شا و ئەو پەیوەندیە بازرگانی کە ئەو پیاوانی گەشتەکەی باڵوازیان وەدوا خستبوو لەناوچوو پیر دەڵێت تەنیا یەک شتی گرنگ لە ژیانی ئێمەدا هەیە ژیان لەسەر بنچنی ئەفسانەی شەخسی ئەو کارەی بۆ جیهانی دیاریکراوین، بەڵام ئێمە ئەوەندە خۆمان بە حەز و ئارەزووی بێسوودەوە سەرقاڵ دەکەین کە خەونەکانمان لەناو دەبەین. نووسەر لە بەندەری سیدنی بوو، تەماشای ئەو پردەی دەکرد کە هەردوولای شاری بەیەکەوە دەبەستەوە. کەسێکی ئوستڕالی دێی نزیک بووەوە و داوای لێکرد ئاگەدارییەکی نیو ڕۆژنامەکەی بۆ بخوێنێتەوە. ئەو گوتی، پیتەکان زۆ وردن و منیش چاویلکەم لە ماڵەوە جێهێشتووە، ناتوانم پیتەکان لێک جیا بکەمەوە. نووسێریش چاویلکەکەی خوێندنەوەکەی پێ نەبوو، داوای لێبوردنی لێکرد. ئوستورالییەکە گوتی، زۆر باشە. وای بۆ دەچم ئاگەدارییەکە فەرامۆش بکەم و لە حاڵێکدا تامەزرۆ بوو درێژە بە وتوێژەکە بدات گوتی، هەر ئێمە نین کە باش نابینین، خوداش بەرچاوی تاریکە، نەک لەبەر ئەوەی پیر بووە، بەڵکو لەبەر ئەوەی خۆی وای دەوێت. لەم حاڵەتەدا کەسێ لەنزیک ئەوەوە گوناهێک دەکات، ناتوانێ بە ڕۆشنی بیبینێ، بەبێ ئەوەی کە بێ ویژدانی کردبێت، دێت و لێی خۆش دەوێت. پرسیم، ئەی سەبارەت بە کارە باشەکان چی؟ لە حاڵێکدا کە کابرا پێ دەکەنی و دوور دەکەوت و گوتی باشە هەڵبەتە ئەو هیچ کاتێ چاویلکەکەی لە ماڵەوە بەجێ ناهێڵێ موریدێ لە پیرەکەی پرسی ئایا شتێک هەیە لە خواپەرستی گرنگتر بێت پیر بە قوتابیەکەی گوت لەو بنکردارەی کە لە ناوەوە بوو لقێک لێ بکەوە. موریدە بە قسەی کرد. پیر پرسی، ئایا بنچکەکە هێشتا زیندووە؟ مورید وەڵامی دایەوە، بە هەمان ئەندازەی جاران زیندووە. پیر گوتی، ئێستا بڕۆ ڕەگەکانی بقرتێنە. مورید گوتی، ئەگەر وا بکەم بنچکەکە وشک دەبێت. پیر گوتی، خواپەرستی لقی درەختێکە کە باوەڕ ڕەگەکەیەتی. ڕەنگە باوەڕی بێ خواپەرستی هەبێت، بەڵام خواپەرستی بێ باوەڕ مەحاڵە هەبێت. سەنتریزا دێڤێلا دەڵێت، بە بیرت بێ، خواوەند هەموومان بانگ کردووە، لەبەر ئەوەی ئەو هەقیقەتی ڕەهایە، ناتوانین گومان لە بانگەوازەکەی بکەین. ئەو گوتوویە، هەموو ئەوانەی تینوویانە با بەرەو لای من بێن، من تێرئاویان دەکەم. گەر بانگەوازی ئەو بۆ هەموومان یەک بە یەکی ئێمە نەبوایە، دەیگوت، هەر کامێکتان دەتانەوێت بەرەو لای من وەرن، لەبەر ئەوەی هیچتان نییە لە دەستی بدەن، بەڵام من تەنها ئەوانەی تر ئاو دەدەم کە شایستەن ئەو هیچ مەرجێک دانانێت هێندە بەسە هەنگاو بنیت و بتەوێت لە ئەوینی ئەو ئاوی ژیان دەنووشی کاتێ ڕاهیبانی زن دەیانەوێت سەرقاڵی مەشقی چاودێری بن لە بەردەم تاوێرا بەردێکدا دادەنیشن و دەڵێن ئێستا من ئارام دەگرم تا ئەم بەردا بەڕێک گەورەتر ببێت پیر دەڵێت هەموو شتێ لە چواردەوری ئێمەدا لە گۆڕانی بەردەوامدایە هەموو ڕۆژێ خۆ ڕووناکی بەسەر جیهانێکی نوێدا پەخش دەکاتەوە ئەو شتەی ئێمە بە دووبارە سوار سوا و بێگۆڕانکاری دەزانین پڕە لە پلان و پێگەی نوێ بەڵام ئێمە پێی بەوە نابین کە هەموو ڕۆژەکان لەگەڵ یەکتریدا جیاوازن ئەمڕۆ لە شوێنێک خەزنەیەک چاوەڕوانی تۆیە ڕەنگە زەردەخەنەیەکی تیژ تێپەڕ بێت یان سەرکەوتنێکی گەورە بێ فەرق ناکات ژیان پڕە لە موعجیزەی بچووک و گەورە هیچ شتێ ماندووکەر نییە لەبەر ئەوەی هەموو شتێ لە گۆڕانی بەردەوامدایە یەک جۆر هی ئەم دنیایە نییە تیسی عەلیەتی شاعیر دەڵێت بە ڕێگە و بانی هەمەچەشندا بڕۆ و بۆ ماڵەکەت بگەڕێوە، وا تەماشای هەموو شتێ بکە وەک بڵێی یەکەمین جارتە دەیبینیت.